لە تەبەسدا جەنگ دەستی پێکرد و شەڕێک دروست بوو کە هەموو شەڕەکانی پێشووی تەبەس لە چاو ئەوە بچووک بوو سی شەو و سی ڕۆژ خەڵکی لە تەبەستدا یەکتریانە کوشت و خانووەکانیان ئاگر تێبەرەدا بۆ ئەوەی لە کاتی شەودا بتوانن مەدانی شەڕەکە ببینن سربازانی ڕەشپێست و سربازەکانی شەردنیش خانووەکانیان ئاگر تێبەرەدا و هەرچیەکیان ببینە ئەیان دزی و هەر کەسێکیان دەست بکەوتایان کوشت لە دیدی ئەواندا شاخداران و خاچداران یەکسان بوون و هەردووکیانیان ئەکوشت فەرماندەی ئەم سەربازانە هەمان پپیت ئاتون بوو کە باسم کرد لە بەردەم پەرستگەی ئاموندا لە شەقامی قۆچەکان خەڵکی قەتڵوعام کرد و لە ڕادەبەدەر خۆی بە لایەنگری ئاتون نیشانەدا بەڵام لەو کاتەدا ناوی خۆی گۆڕی بوو ناوی پپیت ئامۆنی بۆ خۆی هەڵبژاردبوو ئامەی ئەم پیاوەی بۆ فەرماندەی سەربازە ڕەشەکان و شەردەنیەکان دەستنیشان کردبوو چونکە وایە زانی کە لە شیاوترین سەردارانی فیرعەونە لەو ڕۆژە کە شەڕ دەستی پێکرد من لە مەیخانەی کلکی تیمساحدا بووم و لەوێدا برینی بەندەکانی ڕابردوو کرێکارانم ئەپێچایە و ئەوان بە دلێریەوە جەنگان مەریت لەو شەو و ڕۆژانەدا بەبێ دابڕان خەریکی ئامادەکردنی پارچەی برین پێچی بوو تەنانەت کراسەکانی من و کاپتای بۆ پیاکردنی پارچەی برین پێچانەوە دڕاندبوو تەهوتی وردی لەش ئاوی ئەدای ئەو بریندارانەی کەتی نوێیان بوو نانەتوانی بەڕێدا بڕۆن لە ڕۆژی سێمدا شەڕ لە ناوچەی بەندەری تەبەس و گەڕەکی هەژاراندا سنووردار بوو سەربازانی ڕەشپێست و شەردەنیەکان کە بۆ جەنگ پەروەردە کرابوون بە کوشتنی خەڵکی لە گەڕەکی هەژار نشینەکاندا خوێنیان ڕەوان کرد هیچ یەکێک لەو دوولایەنە ئەسیریان ڕناگرت و ئەگەر یەکێ خۆی بەدەستەوە بدایە یەکسەر ئەیان کوشت و هەر لەبەر ئەوەش باربەر و بەندەکان کەیانزانی ئەگەر تەسلیم ببن ئەکوژرێن تا دوایین هەناسە شەڕیانە کرد لە ڕۆژی سێمدا سەرۆکەکانی باربەر و بەندەکان بۆ خواردن و خواردنەوەی خۆراک و کەمێ ئاوی جۆ شەراب هاتنە مەیخانەکەوە و بە منیان وت سینۆهە تۆ لێرەدا بەخۆڕایی بۆ چارەسەرکردنی بریندارەکان زەحمە دەکێشی چونکە هەموو ئەو بریندارانی کە تۆ برینەکانت پێچاوەتەوە بە دەستی شاخدارەکان ئەکوژرێن و تۆ ئەگەر بتەوێ ئەتوانی لە گەڕەکی بەندەریدا خۆت بشاریتەوە و لەوێدا پەناگەیەک هەیە کە تۆ ئەگەر جێی خۆت لەوێدا بکەیتەوە کەس هەز بە بوونی تۆ لەوێدا ناکە وتم من پزیشکم و هیچ کەسێ ناوێرێت دەست بۆ پزیشکی پاشایەتی درێژ بکە ئەوان کاتێک ئەم وتیان بیست پێکەنین و پاشان ئاوی جۆ و شەرابیان نوشیەوە و بۆ شەڕکردن لە مەیخانەکە چوونە دەرەوە لە هەمان ڕۆژدا کاپتا لە من نزیک بۆ وتی سینۆها خانوەکەی تۆ لە گەڕەکی هەژاراندا ئەسووتێت و شاخدارەکان سکی خزمەتکارەکەی تۆیان دڕیوە کە بەتەما بوو بەرگری لە خانووەکە بکات و کاتی ئەوەیە کە جلەکانت بگۆڕی و کراسی پزیشکی پاشایەتی لەبەر بکەی بۆ ئەوەی کاهینەکان و ئەفسران تۆ بەو جل و بەرگ و نیشانانەی پزیشکی فیرعونەوە ببینن و ڕێزت لێ بگرن و هەوڵی کوشتنت نەدەن مەرید بە پاڕانەوە دەستی منی گرتووتی سینۆ هەم کارە بکە کە کاپ تا پێ دەڵێ و ئەگەر ناتەوێت کە بۆ پاراستنی گیانی خۆت ئەم کارە بکەی لەبەر من و تەهوت گیانی خۆت بپارێزە سێ ڕۆژ بوو کە من نەنووست بووم و بەهۆی شەراب و دەرمانی وزە بەخشەوە خۆم بە خەبەر ڕاگرت کە بتوانم چارەسەری بریندارەکان بکەم لەو سێ ڕۆژەدا بە هیوابووم کە بەرگری بەندەکان و باربەرەکانی بەندەری تەبەس و کرێکارەکانی تر بتوانێ شتێ بە شتێ بکە و خاچ بەسەر شاخدارەکاندا زاڵ بکا، بەڵام لەو کاتەدا تێگەشتم کە خاچدارەکان شکاون و شاخدارەکان سەرکەوتوون. لەو کاتەدا لە تاو و نائومێدی بەسەر مەریددا شیڕاندم و وتم، من بایەخ نادەمە خانووەکەم و ژیانی خۆم و تۆ و تەهوتیش لە لای من بایەخی نییە، چونکە ئەم خوێنانەی کاڕژێت خوێنی ئاتونی خوای بێوێنە و نەبینراوە، چونکە ئاتون لە دەروونی هەر یەکێک لە ئێمەدا هەیە و خوێنێک کە لە ئێمە ئەڕژێت هەمان خوێنی ئەوە و ئەمڕۆ کە خویەتی ئاتون لە ناوەچێت و ئەو نامێنێ منیش نامەوێت زیندوو بمێنم لەو کاتەدا من ئەگەریش بمویستایە هەڵبێم کاتی ئەوە نەمابوو چونکە کۆمەڵێ لە سەربازانی ڕەشپێست و شەردەنی بە فەرماندەیی کاهینێکی ئامون کە سەری تاشی بوو بە ڕۆن دەم و چاو و سەری چەور کردبوو گەشتنە دەرگای مەیخانەکە و بە سەرقۆچ دەرگای مەیخانەکەیان شکان ئەو کاهینەی کە فەرماندەی سەربازەکان بوو وتی ئێرە یەکێکە لە گەورەترین پەناکانی ئاتون و هەموو بریندارە خاچدارەکان لێرەدان و ئەبێ بە شمشێر و نەیزە و ئاگر ئێرە لە بوونی ئاتون پاک بکرێتەوە و نەهێڵن لەم جێگایەدا کەس بە زیندووی بمێنێتەوە ئەوان بە خێرای لە بەرچاوی من ئەو بریندارانەیان کوشت کە لە ژێر چارەسەرکردندا بوون و سەر بازە ڕەش پێستەکان و شەردەنیەکان بەرزەبوونەوە بە هەردوو پێ بازیان ئەدایە سەرسکی بریندارەکان و خوێن لەو برینانەی کە من پێشتر بۆم پێچابوونەوە ئەهاتە دەرێ لە بەرچاوی خۆمدا سەربازێکی ڕەشپێست بە لێدانی گورزێک مێشکی تەهوتی بچووکی پژاند و هەم دیسان لە بەرچاومدا ڕەش پێستەکان ویستیان دەست درێژی بکەنە سەر مەریت و لەبەر ئەوەی ئەو ژنە بە سەختی بەرگریە کرد لە یەک ساتدا دەنەی زیان چەقاندە سک و سینەی مەریت و کاتێک کە من ڕام کرد یارمەتی بدەم ئەو کاهینەی فەرماندەی سەربازەکان بوو بە شاخەکانی خۆی کێشای بەسرمدا و من پەکم کەوت و ئیتر نەمزانی چی ڕوویدا کاتێک کە هاتمۆ هۆش سەرەتا وامزانی کە لە دنیای ڕۆژاوادام کە بە باوەڕی میسرە کۆنەکان جیهانی دوای مەرگ بوو پاشان ئەو کۆڵانم ناسیەوە کە مەیخانەکەی کەلکی تیمساح لەوێدا بوو ڕوانیم مەیخانەکە سوتێت و بڵێسەیاگری بەرز بۆتەوە بەڵام لە بەردەم مەیخانەکەدا کاپتا ئاوی جۆ شەرابی ئەدایە سەربازە ڕەشپێستەکان و شەردەنیەکان ڕووداوەکانی ڕابردووم هاتەوە بیر و دیمەنی پژانی مێشکی تەهوت و چەقینی نەیزەکانم لە سینەوسکی مەریددا هاتەوە یاد ویستم ڕاز بمەوە بەڵام نەمتوانی و خۆم بەسەر زەوی داخشان تا گەشتمە دەرگای مەیخانەکە و ویستم بچمە ناوە و خۆم بگەێنمە مەریت و تەهود لەوێ کراسەکەم ئاگری کرد بەڵام کاپتال لە پرێکا منی بینی و هاواری کرد و هات منی لە ئاگرەکە هێنایە دەرەوە و بەسەر خاکی کۆڵانەکەدا منی بەسەر زەویدا تلان بۆ ئەوەی ئاگری جلەکانم بکوژێتەوە و لەبەرەوەی سەربازە ڕەش و شەردەنیەکان پێ ئەکەنین و لەوانە بوو بمکوژن کاپتا وتی ئەم پیاوە هەم پزیشکە و هەم کاهینی پەرستگای ئامونە چونکە ئەگەر کاهین نەبوایە نایانەهێشت کە لە خانەی ژیاندا بخوێنێت و ببێتە پزیشک بەڵام بەهۆی ڕووداوەکانی ئەم چەند ڕۆژەوە شێت بووە و نازانێ چی بکا. من لە سەر خۆڵی کۆڵانەکەدا دانیشتبووم و سرم خستبووە نێوان هەردوو دەستم و فرمێسک بە چاوەکانم دە ئەهاتە خوار و ئەموت مەریت مەری تۆ لە کوێی بۆچی بۆنی میهرەبانی تۆ لە تەنیشت خۆمەوە هەست پێ ناکەم بەڵام کاپتا بە منیوت بێدەنگ بوو لەمە زیاتر شێتی مەنوێنە چونکە شێتکاریەکانی تۆ زیاد لە پێویست بەدبختی دروست کردووە بەڵام من نەمەتوانی بێدەنگ بم و ئەم ناڵاند و ئەگریام و کاپتا بۆ ئەوەی ناچارم بکە بێدەنگ بم وتی گەورم ئەوە بزانە کە خویەکان تۆیان لەوە بەدبەختتر کردووە کەوا دەزانی چونکە ئەو نهێنی کە نە من وێران پێت بڵێم و نەمەریتیش پێتی وت ئەوەیە کە تەهود کوڕی تۆ بوو لەبەرەوەی کە تۆ لەگەڵ مەریددا ئەژیای ئەو لە تۆ دوو گیان بوو ئەم کوڕەی بوو بەڵام لەبەرەوەی کە لە ناخی دڵەوە تۆی خۆشەویست و نەیەویست کە بوونی ئەو ببێتە هۆی ئەوەی کە پلە و پایە و ئابڕوومەندی تۆ کە پزیشکی فیرعونی لەکەدار بێ پێتی نەوت کە ئەم کوڕەهی تۆیە چونکە لەو کاتەدا تۆ ناچارە بووی دان بەوەدا بنێی کە لەگەڵ ئەودا گۆزەت شکاندووە و ئەو ئەبووە هاوسەری ڕسمی تۆ چەندین جار لەم بارەیەوە مەرید لەگەڵ مندا گفت و گوۆیە کرد و هەموو جارێ ئەیوت حەز ناکەم کە خەڵکی ژنێک بە هاوسەری ڕسمی سینۆ هەبزانن کە ئەو ژنە لە مەیخانەدا خزمەتی کردووە و شایانی ئەوەی نییە لە تەگەودا ژیان بباتە سەر و ئەمڕۆ لە تەبەس و جێگاکانی تری میسر پیاوانێکن کە ئەڵێن ئێمە بەدەستی مەریتی خزمەتکاری کلکی تیمساح شەرابمان نۆشیوەتەوە وەسینۆها گەورم ئەگەر شێت نەبوویتایە ئەو ڕۆژەی کە پێم وتی لە تەبەز بڕۆ و مەریت و تەهوتیش لەگەڵ خۆتدا ببە لێرە ئەڕۆشتی بەڵام تۆ ئامادە نەبوویت ئەم شارە بەجێ بهێڵی و لە ئەنجامدا دوو کەس بە هۆی شێتی تۆوە کوژران من لە دوای بیستنی ئەم وتەیە بێدەنگ بووم و کەمێ لێی ورد بوومەوە وتم ئایا ئەم قسەیە بەڕاستە بەڵام بۆم دەرکەوت کە ئەم پرسیاری من نابەجێیە چونکە چ ڕاستی بکردایە و چ درۆ ئەو دوانە نەمابوون بەڵام لەگەڵەوەشدا هەستمە کرد کەوتەکەی کاپ تا ڕاستە چونکە مەریتیش بە منی وتبوو کە نهێنیەکەیە و ناتوانم پێتی بڵێم و دیار بوو ئەو نهێنیە هەر ئەوە بوو من لە دوای زانینی ئەو هەواڵە نەگریام چونکە ڕوح و ئەشکی چاوم وەکو بەردی لێ هاتبوو نەمەتوانی بگریێم بەڵام نەمەتوانی بیری لێ نەکەمەوە و ئەم دی مەیخانەکە ئەسووتێت و گڕی ئاگرەکە بڵێسەیەدا و بۆنی سووتانی لاشەکانە هات و تەرمی مەریت هاوسەری ئازیزم و تەهۆتی کوڕیشم لەوێدا سووتا. کاتێک کە ئەهاتەوە یادم لاشەی کوڕەکەی من لە تەنیشت لاشەی بەندەکان و باربەرانی بەندەری تەبەزدا ئەسووتێن و ئەبێتە خۆڵەمێش لە تاو هەراسانی خەریک بوو بەڕاستی شێت ببم تەهوتی کوڕی من لە نەژادی خویەکان بوو چونکە من لە نەسلی فیرعون واتە لە ڕەچەڵەکی خویەکان بووم ئەگەر من بمزانیە کە تەهوت کوڕی منە بە شێوەیەکی تر کارم ئەکرد چونکە باوک لەبەر مناڵی خۆی هەندێ کارەکە کە ئەو کارانە بۆ خودی خۆشی ناکا بەڵام کات تێپەڕی بوو لاشەی خوشکەکەم و مناڵە ئازیزەکەم لە ناو ئاگرەکەدا ئەسووتا و من تەنانەت نەمەتوانی تەرمەکانیشیان ڕزگار بکەم و بەدەستی خۆم هەردووکیان مۆمیایی بکەم و لە گۆڕێکی گەورە و قایمدا بیان نێژم لەبەرئەوەی شەڕ کۆتایی پێ هاتبوو کاپتا پێمی وت وەرە با بڕۆین و تۆ ببەمە لای ئامی و پپیت ئامون و ئەوان ئێستا لە وشکانی نیلن و تۆ لە لای ئەوان زیاتر پارێزراوە بی کاتێ کە چوومە لای ئەوان بینیم هەردووکیان لە گەڕەکی هەژاراندا لە نزیک نیلەوە لەسەر تەختێک دانیشتوون و خەریکی سزادانی خاچدارانن سەربازانی ڕەشپێست و شردن سات بە سات بەندی خاچدارەکانیان ئەهێنایە لای ئەو دوانە و ئەوان لەمەڕ گیراوەکاندا بەم شێوەیە دادپەروەریان ئەچەسپان هەر خاچدارێک کە چەکی پێبواە و بگیردرایە سەرەوژێر هەڵەواسرا و لە دیوارێکەوە شۆڕیانە کردەوە هەریەکێک لەلایەن گرەکانی خاچ کە بە کەلوپەلی تاڵان کراوە بگیردرایە ئەبووە خۆراکی تیمساحەکان و دەست و قاچیان ئەبستنەوە و فڕیان ئەدایە نیلەوە و سەدان تیمساح کە چاوەڕوانی خواردن بوون پەلاماریان ئەدان. خاچدارە ئاساییەکانیش کە نە چەکدار بوون و نە کەلوپەلی تاڵانیان لە ناو دەستیاندا ئەبینی قامچیان لێ ئەدان و ڕەوانەی کانگایان ئەکرد، ژنەکانی پەیڕەوی ئاتونیشیان ئەدایە دەست سەربازانی ڕەشپێست و شەردەن کە بیکەنە کەنیزی خۆیان و لەبەرئەوەی کە لە ماڵی لایەنگرەکانی خاچدا چیتر نەمابوو کە سەربازەکانی ئامون و خوایەکانی تر بە تاڵانی ببەن مناڵەکانی ئەوانیان بەدیلە گرت و بۆ فرۆشتن ئەیان بردنە بازار. لە قەراغی ڕووباری نیل بە هەڵواسین و فرێدانە ناو ڕووبار و قامچی لێدانی پەیڕەوانی خاچ کوشتارگەیەک و ناوەندێکی ئەشکەنجەی گەورە دروست ببوو ئامی بۆ ئەوەی خۆشەویستی و سەرنجی کاهینەکانی ئامون بۆ لای خۆی ڕابکێشێ ئەیوت من خوێنی پیس لە سەرتاسەری میسر دوورەخەمەوە پپیت ئامونیش بە بێبەزەیی هاتنەوە لایەنگرەکانی ئاتونی ئەکوشت و ئەیدانە بەر قامچی کە بۆ کانگەی بنێرن چونکە کاتێک کە پەیڕەوانی ئاتون لە تەبەزدا سەرکەوتوو بوون خانووکەی ئەویان تاڵان کردبوو پشیلەکانی بە برسێتی مابوونەوە و پپیت ئامون نەیەتوانی ئەم بابەتە لە بیر خۆی بباتەوە و لەو کاتەدا دەرفەتی بۆ پەیا ببوو کە تۆڵەی خۆی و پشیلەکانی لە لایەنگرانی خاج بکاتەوە ماوەی دوو ڕۆژ لە قەراغی نیل کوشتار بەردەوام بوو ڕۆژی دووەم هەموو دیوارەکانی ماڵی هەژاران لە نزیک وشکانی نیلەوە بە لاشەی ئەو کەسانەی کە سەرە و نگوم هەڵواسرابوون داپۆشرابوو کاهینەکانی ئامون لە ڕۆژەکانی تردا بە شادمانیەوە بتی خوایەکەی خۆیان بەرز کردەوە و قوربانیان بۆ کرد و بە خەڵکەکەیان وت چیتر لە میسر برسێتی و نەبوونی نابێت و کەس فرمێسک ناڕێژێ چونکە ئامون گەڕاوەتەوە و خواتەکەی دەستی پێکردوێتەوە و ئامون فەڕ و پیرۆزی ئەداتە و کەسانی کە باوەڕیان پێێتی ئێستا دەست بەکار بن و لە کێڵگەکانی ئاموندا تۆ بچێن و دڵنیابن کامون بەرامبەر بە هەر تۆوێک کە لە خاکدا ئەیچێنن دە جار دە تۆو ئەبەخشێتە ئێوە و گەنم لە میسردا بێ بایەخە بێ بەڵام نە برسێتی لە میسردا باری کرد و نە کوشتن و بڕینیش لە تەبەزدا کۆتایی پێ هات سەربازانی ڕەشپێست و شەردەن خاوەنی سەر و ماڵ و ژنی خەڵکی تەبەز بوون و هەر کەسێکی کە بیانویستایە ئەیان کوشت و لەگەڵ ژنەکانیاندا ڕایانەبوارد و مناڵەکانیان ئەفرۆشتن و هەندێ لەو کەسانش کە لە شاخدارەکان و پەیڕەوانی ئامون بوون بەدەستی ئەو سەربازانە کوژران چونکە و سەربازانە نە ئامونیان ئەناسی و نە ئاتون و مەبەستیان تەنها دەستکەوتنی کانزا و ڕابواردن لەگەڵ ژنەکاندا بوو نە ئامی ئەیتوانی ڕێگا لەو سەربازانە بگرێت و نە پپیت ئامون یا ساوڵەکانی فیرعەون لە تەبەسدا بە تەواوەتی بێدەسەڵات ببوون چونکە کاهینەکانی ئامون فیرعەونیان لە پاشایەتی بەرکەنار کردووتیان ئەو درۆزن و نەفرەت لێکراوە و چیتر نابێت لە میسردا پاشایەتی بکات و جێنشینەکەی ئەو ئەبێت بێتە تەبەس و لە بەردەم ئاموندا داچەمێتەوە ئەوسا ئەو بە فیرعەونی میسرەزانن لە پاژەوەی کە ئامۆن لە تەبەسدا هاتە سەرکار من ماوەیەک لەوێ مامەوە چونکە نەمەتوانی لەو شارە بڕۆم و لە ڕاستیدا وەکو ئەوە وابوو کە هەموو جۆرە توانایەکی بڕیاردانم لێ سەندرابێتەوە من بە ڕێگادا ڕۆشتم و خواردنم ئەخوارد بەڵام خۆم نەئەناسی و ئەدوت بوومەتە کەسێکی تر کە لە چاومدا بێگانەیە لە فیرعەونیشەوە لە شاری ئاسۆ هیچ هەواڵێکم پێناگەیشت بەڵام بەپێی ئەو پڕوپاگەندەی کە گەشتە تەبەس ئەمزانی کە لە شاری ئاسۆشدا بار و دۆخێکی خراپ فەرمان ڕەوایی ئەکا ئامی کە بەنیاز بوو بۆ ئاسۆ بڕوە پپیت ئامونی کردە فەرمان ڕەوای تەبەس و پاشان خۆی ئامادە کرد کە بڕوات و بەر لە ڕۆشتن بە منیوت سینۆها وەکوەزانی کاهینەکانی ئامون فیرعەونیان لە پاشایەتی لاداوە و ئەویان بە نەفرەت کردووە و من ئەمەوێت بۆ ئاسۆ بڕۆم بۆەوەی پێی بڵێم کە دەست لە پاشایەتی کردن هەڵبگرێ و بەرگری نەکات لەم سەفرە داوا باشترە تۆ لەگەڵ مندا بێت چونکە بوونی پزیشکێکی وەکو تۆ لە کاتێکدا کە من ئەمەوێت ئەخناتون لە هزری پاشایەتی کردن پاش گەسکەمەوە بە کەڵکە و ئایا دێیت بەیەکەوە بڕۆین وتم بەڵێ دێم چونکە وا بیرەکەمەوە کە بۆ ئەوەی دەفری بەدبەختی من لەسەری بڕژێت و خویەکان لەم ڕۆ تایبەتمەندم بکەن ئەم تاکە ئەزمونە تاڵەش بۆ من پێویستە بەڵام ئامی تێنەگەیشت کە من چی ئەڵێم و پاشان ئێمە بەڕێکەوتین لە هەمان کاتدا کە ئێمە لە تەبەسەوە بەرەو ئاسۆ کەوتینە ڕێ هورم هەبیش لە تانیسەوە هات بۆ ئاسۆ ئێمە بۆ ئەوەی بگەینە ئاسۆ بە درێژایی ڕوتی ئاوی نیل ئەڕۆشتین و ئەو بە پێچەوانەی ئاراستەی ئاوەکە هات بە شێوەیەک کە من دواتر زانیم لەسەر ڕێگەی هورم هەب دانیشتوانی شارەکان پەرزگە کۆنەکانی ئامونیان کردبوو و بتی ئامونیان ڕاست کردبووە بەڵام هورم هەب ڕخنەی لە ئەوە ناگرتووی ویست زووتر بگاتاسۆ چونکە ئەو پێشببینی ئەوەیە کرد کە ئامی بەتەمایە لە میسردا دەسەڵاتی تەواو بگرێتە دەست و هورمهەب حەزی ناکرد ئەو پیاوە لە سەرزەمینی نیلدا دەسەڵاتێکی ڕەها بگرێتە دەست کاتێک کە ئێمە لە ئاسۆ نزیک بووینەوە بۆمان دەرکەوت کە شاری ئاسۆ وەکو شارێکی نەفرەت لێکراوی لێهات بوو چونکە هەموو ئەو ڕێگەیانی کە ئەگەشت ناو شارە لەلایەن کاهینەکانی ئامون و شاخدارەکانەوە بەسرا بوو نایانهێشت کە کەس بۆ ئاسۆ بڕوات و ئەو کەسانەش کە لە ئاسۆ ئەهاتنە دەرەوە کە بۆ شوێنێکی تر بڕۆن بەمەرجێ ئازاد بوون تێپەڕن کە قوربانی بۆ ئامون بکەن و نیشانی بدەن کە باوەڕیان بە ئامونە و بە پێچەوانەشەوە قامچیان لێ ئەدرا و ئەیان ناردنە کانگا لە ڕێگەی ڕووباری نیلیشەوە کە شاڕێی شاری ئاسۆیە کەس بەبێ پرسی کاهینەکانی ئامون نەیەتوانی تێپەڕێت چونکە ئەو کاهینانە ڕووباری نیلیان بەهۆی زنجیری مسیەوە بەستبۆوە بەڵام لەبەر ئەوەی ئامی بۆ ئەوە ئەڕۆیشت کە فیرعەون لە پاشایەتی لابدات و کاهینەکان ئەیانزانی کە ئەو لە هاوپەیمانەکانی ئەوانە زنجیرەکەیان بۆ تێپەڕینی کەشتێکە کردەوە و ئێمە تێپەڕیتین کاتێک کەشتی ئێمە گەیشتە ناو شارەوە من لە بینینی باخەکانی ئاسۆ سرم سوڕما چونکە گوڵ و سەوزەکان لە باخەکاندا وشک ببوونەوە و بە درەختەکاندا دیار بوو کە ئەو باخانیان ئاودێری نەکردبوو لە کاتەکانی تردا کاتێک کە مرۆڤ لەسەر نیلە و بە ناوەڕاستی ئاسۆدا تێپەڕی گوێی لە دەنگی باڵندەکانی ناو باخەکانی هەردوو لای ڕاست و چەپی نیلە بوو بەڵام لەو ڕۆژەدا من دەنگی باڵندەکانم نەبیست و وەکو ئەوە بوو کە مەلەکان لەو شارە کۆچیان کردبێ ئەو باخانەی کە فرعون و گەورەکانی میسر بە زەحمەتێکی زۆرەوە دروستیان کردبوو بەهۆی کۆچکردنی گەورەکان و ڕۆشتنی خزمەتکارەکان وەکو وێرانێک ئەهاتە بەرچاو چونکە کەس نەبوو ئەو دارانە ئاو بدا لە هەندێ لە باخەکاندا بۆنی لاشەی بۆگە نەهات و لە پاژەوەی کە من پرسیارم لە هۆی ئەو بۆنانە کرد بۆم دەرکەوت کە چوار پێیەکان لە تەویلە و سەگەکان لە کۆڵانەکانیاندا لە برسێتی و تینوێتیدا مردوونە و لاشەکانیان بۆنی کردووە بەڵام فیرعەون و خانەوادەی ئەو لە کۆشکی پاشایەتی نەهاتبوونە دەرەوە و لەوێدا ئەژیان و هەندێ لە خزمەتکارە وەفادارەکان و دەربارییە بەساڵاچووەکانیش لەو کۆشکەدا ژیانیان ئەبردە سەر. خزمەتکارەکان بە هۆی وەفادارییەوە نەیانتوانی فیرعەون بەجێبهێڵن و دەربارییە پیرەکانیش ئەیانزانی کە گەر بۆ شوێنێکی تر بڕۆن،